اختیار کردوون بە پێغمبەرێکە ڕەوانەی کردووە خەڵکانێک لەسەر ئەم دید و تێڕوانینە دینیە پەروەردە ئەبن تەماشای ئینسان و گردون و ژیان ئاوا ئەکەن ئەسڵ ئەوەیە هەموو دینەگەبێ ئەم عقیدەی بەم شێوەیە تیاابێ ئیتر لە دینێکە بۆ دینەکانی تر لەناو خودی دینەکەیە ئاڵوگۆڕیەک هەیە ڕاجوێیەک هەیە دید لێڵیەک هەیە لە مەسلەیەەکە لە مەسلەیەکی تر دید ڕوونی هەیەەوە هەروەها ئەمەمان باس کرد لە ناو مەسیحەکانە کە ئەو عەقیدە لێڵیەی کە چۆن لە دروست بوو دەربارەی جارە خودی سیدنا عیسا سەلامی خوای لەبێ ئایا کوڕی خوایە یا هەر پێغەمبەرێک و هاتۆتە سەر ئەرز ئینسانێکە وەکو ئینسانی تر عادی لەدایک بووە دایکی هەیە و لەدایک بوونێکی طببیعی بووە نانی خواردەوە لە بازار ڕابووە نەخۆش کەوتووە و لەشی ساغ بووە هەڵس و کەوتی کردو دۆستی هەبووە دژمنی هەبوو ئایا وایە یان کوڕی خوایەو هاتۆتە سەر زەوی بۆی کەفارەتی گوناحی ئەو هەموو خەڵکە بگرێتە سەر شانی خۆی و بەو شێوەیە ئازار بدرێ وەکو مەسیحەکان ئەیڵێن هەتاکو گوناحەکەی سەیدنا ئادەم ڕاست کاتۆ کە لە درەختەکەی خواردوو هەروەها هەموو دینێک پێویستی بە کۆمەڵێک دروشمی عیبادەتی هەیە ئێمە لە ئیسلامە عیبادەتمان هەیە بە دەمەکرێ بە زمانەکرێ وەکو شوکرانەی خوای گەورە و سوپاس کردنی والحمدللە وتن و ئەمانە یان بە دڵە کرێ وەکو تەوەکل بەخوا ئومێدبوون بەخوای پەروەردگار ترسانیش لە خوای گەور یان بە کار و کردەوە کرێن وەکو ئەوە یەکێک نوێژەکە زەکاتەدا یەکێگەچێ بۆ حەج ئەمە عیباەتەکانە ئەو عیباەتانەی کە لە مەسیحێتی شا داهێنران ئایا ئەو عیباەتانن کە سید ناعیسا کردوونی سەیدنا عیسا سەلامی خوای لێبێ کە هاتووە هەموو ئەو کەسانەی کە دراسەی کەسایەتی سەیدنا عیسا و سەرەتای دینەکەیەکەن دینی سەیدنا عیسا بریتی بوو لە مەوعیزەدان بریتی بوو لە نەسیحەتکردنی خەڵکی ئایا ئەو نەسیحەتکردنە بووە بەوەی کە تەشریعێکی لەسەردا بمەزریان کۆمەڵە عیباداتی تری لەسەردا بمەزرێ و ئایا ئەو عقیدەی کە مەسیحەکان ئێستا لەسەرنی یان لە قەڕنی چواردە لەیان لە سەدەی چوارەوە مەسیحێتێکیان لە ئەوروپایە داتاشی کە وتمان هی قوستنتین لەسەری بوو ئایا هەمان مەسیحێتی سید ناعیسایە بە تەکید نەخێر نەک ئێمەی مسلمان بڵین نەخێر بیرمەندە گەورەکانی خودی مەسیحێت و مێژوو نووسانی ئەوروپا خۆیان ئەڵێن نەخێر هەموو دینێک پێویستە تەشریعاتێکی تیاابێ یاسایەکی تیاابێ بۆ حەڵاو حرام گو ئەم هەموو تەفسیلاتەی کە لە ئیسلامە هەیە ئێمە لە ئیسلامە ئوسولی فقهمان هەیە قەواعدی فقیشمان هەیە ڕێسا شەرعناسیەکان کە بە پێی ئەو ئوسولانە ڕێسای تردا ئەمەزرێ شتێکی فقی نوێ بۆ نمونە کۆپی کردنەوەی ئینسان شتێکی داهێنراوی نوێیە ئایا چۆن علەمای ئیسلام ڕئی لەسەرەدەن ئەبێ حەتمەن پشت بەستوو بن بە کۆمەڵێک یاسا و ڕێسای تر کە پێشتر داڕێژراوە بۆی لەسەر ئەساسی قورآن و حەدیسەکەەوە فتواکەی لەسەر سازکە ئەم سێ گۆشەی عقیدە و عیبادەت و شەریعەتە سیرەکەن لە مەسیحەتە زۆر لێڵە زۆر تێکەڵ و پێکەڵە زۆر لێک جوداکردنەوەی زەحمەتە هەروەکو مۆزوعی عقیدەکە خۆی وایە هەروەکو مەسەلەی سەیدنا عیسا بۆ خۆی وایە، لە دایکبوونی، نەمانی، دیارنەمانی، خوێندنی، بزربوونی، دەرکەوتنی، دایکی، خۆی، هەموو شتەکانی چۆن ئاوا، جێی جەدەلە، تەماشاکەین لە عەقیدەی مەسیحێتەکەیا هەموو مەوزوعەکانی تری لەم عەقیدەیا شوێنی ئەم هەموو مناقەشە جێیەبێت و عیبادەتەکان هەروەها. کۆمەڵێکی زۆر عیبادەت داتاشراون خەڵک بۆ خۆی هەرێکە بە جۆرێک دایتاشیون کە دێمە سەری انشاءله و هەروە لایەنی شریعەتش کە باسمان کرد پاشان هەموو دینێک هەوڵەدا تاکەکانی کە شوێن کەوتەی ئەم دینەن ئاڕاستەیانەکە بەوەی تەزکێیانەکە نمونەیەکی پێغەمبەرەکەی خستونەتە پێشچاو کە ئەڵێ وەکو ئەم بن دڵتان ڕفتارتان ڕەوشتتان نەریتتان ئەو کەسانەی کە ئەندامی ئەم دینەن خوای گەورە لە سورەی ئەنفالە باسی کردو فەرموویەتی الذین آمنوا وهاجروا وجاهدوا والذین آووا ونصروا پێنج صفەتی باس کردوون کە ئەبن بە صفەتی ئەم ئومەتە ئایا ئەم صفەتی ئومەتی مەسیحیەتە چێ دای ڕشتون ئێمە کە لە قورآە هەمانە ئایا ئەوان بۆ لە ئینجیلا نیانە بۆچی بە قەرارێکی فاتیکان بە قەرارێکی قەشەکان پیاوەکانی دینی یەکێ مەحرومە بێ لەم ئومەتە دوایی هەڵەواسرێ سزایەکی زۆر سەخت هەیە لە مەسیحەتیا پێڵەن الحرمان ئیتر مەحرومە بێ لە هەموو شتێکی تر لە گەورەترین دەسەڵاتە پاشا بوو بێ یان نێچێکی ئەهلی بازار بوو بێ ئەو حرمانەی کە بەسرا ڕۆی ئیتر لە هەموو شتێکی تر ئەشۆرێتەوە ئەم عومەتە چۆن دروستە بێ لەم مەسیحەتە پاشان هەموو دینێک بانگەوازێکی هەیە گۆڕانکاریەکی لە کۆمەلگەکە هەیە شێوازێکی کارکردنی هەیە ئایا چۆنە بێ ئەم شێوازەی کە مەسیحەتی گرتوێتیە بەر بەم جۆرە کە مەسیحەتی داوە بەسەر خەڵکیە کە قوبولی نەکردو پرۆتستانتی لی جودا بێتەوە کە خەڵکی بەم شێوێ چەساندۆتەوە لە زمنی ئەو کەسانی کە بەشداری کۆنگرە یەکەمی مەسیحەتیان کردووە لە 25 زینی لە نیقیە پاشان ئەم سێ گۆشەی دووەم سێگۆشە یەکەم عقیدەت و عیبادەت و شریعەت سێگۆشەی دووهەم تەزکیە و ئومەت و بانگەواز ئەم لە نەتیجەی لە بەگەڕخستنی ئەم دیدە تێڕوانی نەعقائیدیە لە ممارەسەکردنی ئەم دروشمانەی پەرستن لە پابندبوون بەم یاسایانەی شەریعەتەوە لە نەتیجەی ئەم تەزکیەی نەفس و خۆپاڵفتەکردن و پارسەنگ ڕاگررتنی کەسایەتە لە دروستبوونی ئەم کۆمەڵکاریە پتەوە دینداریە لە هەڵگرتنی ئەم پەیامە خواییە و گەیاندنەوەی بە خەڵکی تر لەم شەش ڕوکنە کۆمەلگەیەک پێک دێ ئەم کۆمەلگەی خاکێکیانەیە لە شوێنێکە ئێمە پێڵین دار لە ئیسلام کۆمەلگەکەش پێوترە عومەتی مسلمان ئەلعومەت المسلمە دوایی دەسەڵاتێکی تیا دروستە بێمە پێڵێن نظامی خلافەت خلافەت لە دارلسلامە لەسەر ئومەتی مسلمان کە تطبیقە بێ ئایا مەسیحیت چۆن کۆمەڵگەکەی دروست کردووە ئایا شوێنی ئەم مەسیحیەتە چۆن لە ڕۆژ هەڵاتەوە گەی بە ڕۆژئاوا بۆچی بەو شێوەیە تێکەڵبەوە بە ڕۆژ ئاوە دوایی ئەو جیاوازیە گەورەیە کەوتە نێوانی مەسیحەکانی ڕۆژهڵات و مەسیحەکانی ڕۆژ ئاوە دەسەڵات بۆچی بەدەست ئەم دینەوە نەبوو بۆچی لە سەرتاوە لە 1925 زینەوە کەوتە دەست قوستەنتین کە کابرایەک بوو کو قەشەکان خۆیان لە تاریخیان نووسیویانە ئیبن زینا کوڕی زینا بوو کوڕی ناشەرعی بوو چۆن بوو بە سەرۆکی ئەم هەموو کیانە ئەم هەموو شەماس و قەشە و گەردیناڵ و بەتریک و ئەمانەی ترکە هەمویان پلە پلەی مەسیحەتەکەن چۆن بوو بەوەی کە ئەم دەسەڵاتە گەورە بگرێتە ژەردەست ئێمە وەختێک کە ئەڕوانینە مێژووی مەسیحیت نەک هەر ئێمە مێژوو نووسانی خۆیان کە ئەڕوان نە مێژووی ئەمان سەیرەکەن یەک کۆمەڵ تێکەڵ و پێکەڵەیەکی زۆر هەیە لە دین لە فەلسفەیەکی مشریک شرکانە و لە داب و نەریتێکی پێش مەسیحێتی چ لە ئەوروپا چ لە ڕۆژهڵات تێکەڵاوبوونێکی وەکوجاری پێشوو باسم کرد تێکەڵاوبوونێکی دیدی فەلسەفی ئەبی قۆری کە زیاتر بایەخی بە لا ئەخلاقیە بە گەڕەلاوژێ و بەرەڵایی لە بەرامبەریشە فەلسفەیەکی تری ڕیواقی سۆفیزم پاڵفتەکردنی نەفس و بایەخدان بە چەسانەوەی لەش مەحرومبوونی لە هەموو گەشەی ڕوحێک یان چێژی جەستە یان ئاسوودەی دەروون بۆی خۆی پاڵفتە بکە و ئامادەی ئەو بێ بچێتە بەهشتەوە وەکو کە لە مەسیحێتا پێڵێ لە ناو تاریخی سەتای مەسیحێتە ئێمە ئەوە ئەبینین خەڵکێک بوون بە دوو بەشەوە جگە لەوەی بەشێکی دەسەڵاتدارە هەموو دینەکە بەکاردێنێتەوە بۆ خۆی بەشێکی تری مەحروم وازی لە هەموو دنیا هێناوە گۆشەگیر بووە و کەوتۆتە عیباەتێکی زۆر سەخت چەسانەوەیکی زاتی خۆی زۆر بە شێوەیەکی نامۆ بە شێوەیەکی زۆر غەریب وەکو کە ئینشاءاللە باسیەکەین کۆمەڵێک بدعە لەم دینەیە دروست بوون هەر لە سەرتاوە ئێمە کە تەماشای بانگوازی سیدنا عیساکەین سەلامی خوای لێ بێ ئەبینین وەکو پێغمبەرێکی عزیز پێغمبەرێکی خۆشەویست خی گەورە هەڵی بژاردووە پاڵفتەی کردووە نردێتی بۆ کۆمەڵگەکە بانگوازێکی یەکخواناسی پێبەخشیوە ئەویش گەیاندێتیەوە بەبێ گومان بە خەڵکی سەبرێکی زۆری لەسەر گرتوون هەموو ئەو قۆناغی سیدنا عیسا ژیانی سیدنا عیسا هەروەکو وتمان وەکو قۆناغی مەکەی سیدنا محەممەد عليهەی سەڵات وسلام خۆگرتن لە بەرامبەر ئەو هەموو تۆغیان و دەستدرێژیەی قوڕیش ئەویش لە بەردەستی ڕۆمانەکانە هەروەها پیاوانی جوولەکە کە هانی دەسەڵات دارانیانەدا دژی سیدنا عیسا و شوێنکەوتۆکانی بن یەکەمین شتێک کە لەم دینە ئەیبینین پلە پلەبوونی ئەم ڕوتبە دینیانەیە پەیکەرێکی دینی ئەبینین پەیکەرێکی ئیداری دینی پەیکەرێکی ئیداری دینیە بینین لە ناو مەسیحە تا دروست بووە لە چۆ ئەم پەیکەرە هاتووە کە سەیرەکەین ئەوانەی کە لە ڕووی با بڵێن لە دیدی جاهلیزمەوە دین لێکەدەنەوە تاریخی دینیان نووسیوە ئەڵێن دین بە سێ قۆناغا تێپەڕ بوو تەوان ئێستا کوردی لای خۆشمان وە ئاڵێ ئەڵێ قۆناغی یەکەم بریتە لە قۆناغی جادوگەری سحر خورافات ئەفسانەگەری قۆناغی دووەم بریتە لە قۆناغی دین و تەدەیون قۆناغی سێهەم ئێستاە بریتە لە قۆناغی زانستی کە دینی خستۆتە کەنارەوە ئەو کەسانەی ئەم دراسەیەیان کردووە تەنها لە ئەوروپاوە تەماشایان کردووە سەیری ئەو دینان نەکردو بۆ نمونە براهما لە هندستان بودایی لە شوێنێکی وەکو تایلند دینەکانی تر لە ئەفریقا شوێنێکی وەکو مالی مالی تەمانی چەکە لە وڵاتانی کە ساحبی شارستانەتێکی زۆر گەورە بۆ لە کاتی خۆیان تەوان ئێستا ناوی وا بچووک بۆ تو یانەوانەی ئەمریکای لاتینی و ئەمریکای جنوبی ئایا قۆناغی دین بەو قۆناغانەیان ڕۆیشتوە کە ئەوروپاییەکان باسیەکەن و هەروەها ئەوانش کە متەئسرن بە ئەوروپاییەکان ئێمە بۆ خۆمان بڕوامان وانە بڕوامان وانە دین لە سەرەتا وا دروست بوو بێ ئەفسانەگەری و جادوگەری بوو بێ پاشان وردەوردە تەتەوری کردبێ ئێمە باوەڕمان وایە سیدنا نوح سەلامی خوای لێ بەکەرە دوای سیدنا ئادەم هاتووە و هەروە و پێغمبەر عزیزانەی تر کە هاتوون پەیامێکی ڕۆشنی خی گەوریان پێ بوو وەحیان پێ بووە خەڵکانە کە ئینحرافیان کردووە خەریکی ئەم ئەفسانە گەریە بوون چونکە لە پێش هاتنی سید ناعیساشە ئەم شتە هەبوو هەم لە شاما هەبوو هەم لە میسرا هەبوو بە دیدی ئەو کەسە ئەلمانیانە کە ئێستا قۆناغەکانی دین بەو شێوەیە حسابەکەن ئەڵێن دین لە قۆناغی یەکەما لەبەرەوەی فکری مرۆڤایەتی لە نزمترین ئاستیا بوو لەو ئاستە نزمەی فکری بەشەریا کە هەبوو هەر ئەوەندەی پەی پێ ئەبرد ئەو شتانەی کە نازانێ کە ناوەرۆکیان نازانێ وەکو هەورە بروسکە هەورە تریشقا باران بوومە لەرزە ئەم جۆرەشتانە کە نەیزانیوە ماهیەتیان چیە و چۆن ڕفتاریان لەگەڵە کرێ حسابی بۆ کردوون کە هەمووی ڕوحی خراپەکاریان تێدایە بۆیە پێویستە پەنا ببەنە بەر ئەفسانە سەر جادووگەر بۆ ئەوەی ئەم ڕوحە خراپانە دوورخەنەوە لەو شوێنانەی خۆیان ئەمەش وای کردووە کۆمەڵێ خەڵک دروست ببن چینێک خەڵک کە بریتین لە ئەفسانەوانان جادوگەران هەتا وای لە هاتووە بوون بە طبقەیەک لە کۆمەڵگەکەیە بەڵام ئێمە کە مسلمانین باوەڕمان وایە ئەمەش هەبووە ئینکاری لەمەش ناکەین بەڵام ئەمە مەعنای وا نییە لایەنی پێغەمبەران بسڕێتەوە کە بەو دینە پاکە تەوحیدیەوە بەردەوام هەر هاتوون بە درێژایی تاریخ ئەمانەی بە ئەفسانەگەری و جادوگەری گەورە بوون دوایی بوون بە چینێک معبەدیان هەبووە ئاگریان کردوەوە قوربانیان داوە خەڵکیان کردو بە قوربانی یان شتی تریان کردو بە قوربانی بوون بە چینێک ڕوحیان خەڵکەکەیان گرتووەتە بەردەستی خۆیان هەروەکو کە دەسەڵاتدارانی سیاسی و پاشاکان خەڵکەکەیان خسۆتە بەردەستی خۆیان وەکو ئیدارەی سیاسی مەسیحێتی کە دوای ئەو چەسانەوەی بەسەر مەسیحیەکانە هات ئەوەتان دائیمە لەبیر بێ کە 1970 ساڵ دوای سید ناعیسا ئینجیل نووسراوەتەوە لە سەردەمی سید ناعیسای مطلقەن ئینجیل نەنووسراوەت سەیدنا عیسا بە ئارامی قسەی کرد و هیچ ئینجیلە لە بەردەستا نیە ئارامی بێ مەسیحەکان زۆر چەسانەوە دوای سەیدنا عیساش لە هەموو لایەک بڵاو بوونەوە ئەکوژران تا 325 ساڵ ئەجا لە نیقیە کۆبوونەوەیان بۆ بوو خۆیان یەک خست ئیدارەیەکیان دروست کرد لەویا یەکەمین پلە دروست بوو کەوابوو لەو سەردەمەیە کە مەسیحەتی ئەهاتە سەر ئەوەی کە ڕسمیەتێ پیاکە زیاتر وەکو دینێک بناسرێ لە لای دەوڵەتەوە، ئەم چینایەتیەی زۆر ئاسان لا قبوڵ بوو. بۆیە لە دانیشتنەکەی لە کۆنگرەکەی نیقیەیا ئەو پلانە سەرەتای دروست بوونی ئەو پلە پلە پلەیە بوو کە پەیکەرێکی ئیداری دوایی تر دروست بوو. بۆیە ئەبینین لێکچوانێکی زۆر وردەکار هەیە لە نێوانی پیاوانی ئەکلیرۆس بۆی ئەم مستەلەحە شەرح کەین زاراوەیەکی مەسیحیە پێوترە ئەکلیرۆس یعنی پلە پلە و پەیکەری ئیداری کەنیسە لە پاپاوە کە دێتە خوارە بۆ بچووکترین قەشە لە دێرێکە کە ئەمە لە ئیسلامە وجودی نیە چکە لە ئیسلامە کەس ناتوانێت بڵێ من مفتی ئەعظەمی ئەم وڵاتم کامەی زۆر مفتیەکی گەورەیە وەکو ئەلبانی ڕحمەتی خوای لێبێ یا بن عثێمینیا بن باز من و تۆ توانین فتوای لێوەرگین ئەشتوانین فتوای لێوەرنەگرین کەس حرمانمان ناهێنێ بەسەرا وەکو سزای حرمان ئەگەر قبولمان نەبوو بەڵام ئەمە لە لای مەسیحێت نییە فاتیکان هەر قەرارێکی دا بە ناوی خواوە قسەکە ئەمە یەکێکە لەوەی کە بۆیان دروست بوو بۆیە بینین لێکچوانێک لە نێوانی پیاوانی ئەکلیرۆسا هەیە کە لە مەسیحێتەکە هەیە لەگەڵ ئەو چینی جادوگەری و ئەفسانەگەریەی کە لە چەرخەکانی پێش مەسیحێتا هەبوو کە لە مەعبەدەکانە ئاگریانە کردەوە تقوسی خۆیان هەبوو تۆتمیەکیان هەبوو پێوترێ ئەمە ئەبینین لە هەردوو لایەنە زۆر ئاسان ئەم ئەتوارە جاهیلیانە خزاوەتە ناو مەسیحێتیەوە پلە پلەی کردوون ئاست ئاستی کردوون طبقاتی لە ناوە دروست کردوون هەتاکو ئەم ئەکلیرۆسەی لە ناویانە دروست کردووە خۆ ئێمە ئەزانین کە سید ناعیسا شتی وای نەکردووە سەیدنا عیشا سەیدنا عیسا شتی وایی نەبووە بۆیە سەیدنا عیسا دائیمە نەسیحەتی ئەوەی کردوون کە دوور کەونەوە لە شتی چینایەتی کە کەس خۆی بە گەورە نەزانێ کە ڕویان لەو کەسانە نەبێت کە ئەمانەتی دینەکەیان واز لێ هێناوە یان خۆیان زۆر بە گەورە هێناوەتە پێش چاو لە ئینجی لە ئەی خوێنینەوە کە سیدنا عیسا بە جوولەکەکان بەوانەی تر کە نایەنە سەر ڕێی دینەکەی ئەفەرموو بایعی العهد ئەوانە پەیمان فرۆشن بەیعەت فرۆشن یا ئەی فەرموو ئەوانە کوڕی مارن بە فیسکە فیسکی مار گەورە بوون ئەوانە دنیا پەرستن عباد دنیا دائیمە داوایە کرد وەکو لە ئینجیلی مەتەیە هاتووە 20 فاصل 26 کە هاتووە ئەفەرمێ، سەیدنا عیسا ئەفەرمێ بەم ڕیوایەتەی ئەمان، بە حەوارییەکانی خۆی ئەفەرموو، حەواری یەعنی یاوەرەکانی سەیدنا عیسا کە لەگەڵی بوون، بە تلمیذەکان، بە، تەلەبەکانی خۆی ئەوتن، جا ئەوان دائیمە ئەڵێن التلامیذ و المعلم، لە ئینجیلا وا باسیان ئەکەنەوە، بەڵام ئێمە دائیمە لای خۆمان ئەڵێن الصحابە و، والنبی علیە الصلاة والسلام. لە ئینجیلا هاتووە ئینجیلی مەتیەڵێ، رؤساء الامم یسودونهم والعظماء یتسلطون علیهم، فلا يكون هكذا فيكم سەرۆکی ئومەتەکان دەسەڵاتە گرنە بەردەست گەورەکانیشیان خەڵک ئەهێن نەژێر ڕکێفی خۆیان ئێوە هیچتان وا نەبن لە ڕیزی ئەوانە نەبن دائیمە ناسیحەتی ئەوەیە کردن کە دوورکەونەوە لەو دەسەڵاتانە بەڵام سیرەکەین لە دوای سیدنا مەسیح سەلامی خوای لێبێ هەموو شتەکان ئاوا گۆڕان و ئەو ئاست ئاست و پلە پلە و چین چینە لە پەیکەری ئیداری کەنیسەیا دروست بوو. بۆیە وێڵز کە نووس مێژنووسێکی گەورەی ئینگلیزە تاریخی ئینگلی... مەسیحەتی نووسیوەتەوە ئەڵێ تعلیماتەکانی سیدنا یەسوعی ناصری من ئەڵێم سیدنا طبعا ئەو ناڵێ تعلیماتەکانی یەسوعی ناصری یەسوع هەر یعنی سیدنا عیسا ناصریش یعنی ناصرە ئەو شارێک کە ئەو لەوێ لەدایک بووە بە هیچ شێوەیەک شێوازێکی کەهنوتیان تیا نەبوو یعنی ئەوەی ئەکلیرۆسی ئەوان پەرستگایەکی تایبەتیان بە خۆیانەوە نەبوو کە لەو شوێنە بمێنەوە بپەرستن هەروەها هەیکەلێکیان نەبوو واتە و هەیکەلی وەکو ئێستا جوولەکەکانیش داوایەکەنەوە ئەوان دروشمی پەرستنیان بە کۆمەڵ نەبوو بەڵکو هەرچی کە هەیان بوو بریتی بوو لە قلبا کسیرا خاشعا دڵێکی پڕجۆش بە محەبەتی خوایی و هەروەها ملکەچ و خۆ بە کەمزان بەرامبەر بەو خەڵکە لە کاتێکا کە ئەوان نەسیحەتیانە کرد ئەمان وەکو پۆلپۆلی ئامۆژگاریەوانان وابوون هەر یەکەیان خەریکی ئەم مەوعیزانە بوو ئەم هێشتا هەر قسەی وەڵزە بۆتانە خوێنمەوە بەڵام مەسیحیەتی چەرخی چوارەم بە تەواوی پێکهاتەیەکی تری وەرگرتووە، هەرچەندە وەکو ناوکێک مەسیحیەتەکەی یەسوعی لە ئینجیلە هەر پاراست، گرتیە خۆ وەکو ناوکێک، بەڵام بۆ خۆی شتێکی تری دامەزران، دینێکی کەهنوتی دامەزران، لەو شێوەیەی کە خەڵک خوی پێوە گرتبوو بە درێژایی هەزاران ساڵ، بۆیە ئیتر شوێنی قوربانی هەبوو، شوێنی عیبادەتەکان دانرا، وردە وردە عیبادەتەکان زیاتر تەرتیبی بۆ کرا، بڵێین قسیس، ئەو کەسانەی وەکو قەشەن پیاوی دینین تایبەت کران بەو عیبادەتانە و بەرپرسیارێتی ئەوان وردە وردە تەتەوری کرد هەتاکو گەیشتە ئاستی شەمماسەکان بە عەرەبی پێوترە شەمماس جەمعەکەی شەمامسەیە هەروەها قسیس جەمعەکەی قەسا وسەیە ئۆسقف کە جەمعەکەی ئەساقیفەیە و هەروەها بەو چینانە تەمان کە دروست بووە مە لەو کتێبە خوێنمەوە کە وتمان ناوی معالی و تاریخ ئینسانی هی وێڵ زەمێش و نووزێکی گەورەی بەریتانیا کە ئێستا و ئقلیمی وێڵزیش هەر بە ناوی ئەوەیە لێرە تەماشاکەین گۆڕانکاریەکی زۆر لە جەوهرا هەیە بۆیە خوای گەورە کە ئەفەرمێ اتخذوا احبارهم ورهبانهم اربابا من دون الله ئەفەرمێ پیاوانی دینی خۆیان حبر و ڕاهیبەکانی خۆیان کردبوو بەخوا لە جێی خوا دایان نابوون یعنی حرامیان بۆ حەڵاڵەکردن حەڵاڵیان بۆ حرامەکردن عیبادەتەکان لە ڕێی ئەوانەوە بوو سەیری کەن برانی بەڕێزم ئەم نقطەیە چەند جەوهریە کتێبێکم لایە تەمانەسە لە بەردەستمە ناوی تاریخ و کەنیسەیە جەنگ کەمپێنی نووسیوەتی بە عەربی من لە لامەتەبە باز لە سەتای تاریخی کەنیساکە ئەم وێڵزیش ئشارەت بەوادا کە لە سەتایە کەنیسە نەبوو معبەدێکی تایبەتی نەبوو سید نعیسا ئەڕۆشتن پۆل پۆل خەڵکیان نەسیحەتە کرد بەڵام چۆن ئەم هەموو چینە دروست بوو دوای مەسیحێتی چرخی چوارەم وای لێهات قەشەیەک لە کەنیسە دانیشتووە لە ئیسلامە مەلا فێرت دەکات چۆن خوا بپەرستی بەڵام لە کەنیسە قەشە فێرت دەکا چۆن بێی بەو بڵێ چ گوناحێکت کردووە لە ئیسلامە مەلا واستەی بینی خەلق و خوا نییە ڕێنیشاندەری ئەوەیە چۆنەی پەرستێ بەڵام لە مەسیحێتە قەشەکە ڕێگای نادا ئینجیل بخوێنێ ئەم بۆیە خوێنێ قەشەکە ئەڵێ وەرە لای من گوناحەکانت باسکە هەتاکو لێبوردنت بۆ وەرگرم جیاوازێکی زۆر جەوهری هەیە لەم ڕوەشەوە بۆیە ئەوەی کە بۆتە زەمینەی دروستبوونی ئەلەمانیت لە ئەوروپا بە هیچ شێوەیەک نەبۆتە زەمینەی دروستبوونی ئەلەمانیت نە لە تاریخی ئیسلامە و نە لە 2924 شەو کە بە یەکجاری سمبولی دەسەڵاتی ئیسلامیش ڕما لە ئیسلام بوو فەرقەکە زۆر جەوهریە بەوەی کە کابرای گوناحبار لە جیاتیەوە یەکسەر ڕووب کاتە خی گەورە داوای تۆبەی لێ بکە ئەبێ ڕووب کاتە پیاوە دینیەکە قەشەکە اعتراف بکە لە بەردەمیا بۆی ئەو واستەی بۆ بکە لە لای خی گەورە بەم شێوەیەشە کە کۆمەڵێک قەشە پیاوانی دینی تەبەقە تەبەقە دروست بوون و ئیتر جار بۆ جار لەسەر ئەو خەڵکە ئەو پەیکەرە ئیداریەیان دروست دەکردەوە عالمێکی گەورەی فەڕەنسی هەیە ناوی دینیەیە دینیە دوای دراساتێکی خۆی مسلمان بووە کتێبێکی شەیە بە ناوی ئەشعەتون خاصە بینور الئیسلام کتێبەکە کراوە بە عەربی لە لاپەڕە 23 ئەم نقطەیە خوێنمەوە دوای تەمان کە مسلمان و ناوی خۆی ناو ناو ناسر الدین سەرخەری دین ئەم پیاوە مسلمانە دوایەوە کە مسلمان بوو تەمانە و کتێبەشی نووسیوە ئەڵێ یەکێک لە گەورەترین کێشەی نێوانی مسلمان و مەسیحێتی ئیسلام و مەسیحێتی ئەوەیە کە واستە واستەکاری لە نێوانی ئیسلامان نییە کابرای مسلمان مباشرەتەن ئەڕواخوا ئەپەرستێ بێ ئەوەی پێویستی بە واستەکارێک هەبێ بەڵام لە مەسیحێتیە ئەو هەموو قەشە و ڕهبانە هەیە کە پێویستە ئەوان جۆ لە گوناحی کابرا بگرن بۆی تۆبەی پێ بکەن ئەجا ئەم دینێ ئەڵێ ئەڵێ ئەم واستە کارانە گەورەترین بەڵابوون هاتنە سەر دینی مەسیحێتی و هەروەها لە ڕووی عقیدەشەوە لە ڕووی نیەت پاکی و نیاز پاکیشەوە بەرەخواپەرستی ئەجا ئەو ئەپرسێ ئەڵێ باشە کە سید ناعیسا بائعیە لە عهد ئەو پەیمان شکێنانەی دەرەکرد کە بەوانی ئەفەرموو ئێوە وەکو ئەوان مەبن باشە ئەمان بۆچی وایان لێ هاتۆتەوە ئەم هەموو چینایەتیان تیا دروست کردوتەوە بۆ ئەم دەسەڵاتە گەوریان بۆ کەهنوتی خۆیان دروست کردوتەوە کە بەو شێوەیە گەیشتۆتە ئەو دەرەجەی تەمان کە دوای انشاءله لە حلقاتی ترا من باسیەکەمەوە کە چی گۆڕانکاریەکیان دروست کرد و چ تۆغیانێکیشیان دروست کردووە آخر بۆیە خی پەرۆدگارە فەرمێ یحرفون الكلمە عن مواضعه کێ ئەم گۆڕانکاریی کردو ئەم چینە ئەم خەڵکە لە کاتێکا کە سیدنا مەسیح سەلامی خوای لێبێ کە بە حەواریەکانی ئەفەرموو چۆن بن ڕفتار چۆن بکەن و چەند دوورکەونەوە لە ئەو دەسەڵاتدارانەیە دینەکە چۆن وەربگرنە بەردەستی خۆیان و چۆن لە خۆشیانە تەطببیقی کرد دوایی ئەم جیاوازیە گەورەیە چۆن دروست بوو لە نێوانی ئەم کەنیسەیە و مەسیحەتی ئەوروپا لەگەڵ سیدنا عیسا خۆی ڕیواەتێکی تر هەیە هەر لە مەتیە هەیە ئینجیلی مەتی شانزە نۆزدە بۆ بیست و کولای ئێماڵن سوورەتی شانزە ئاەتی نۆزدە بۆ بیست کە سیدنا مەسیح بە پطروسی گەورە ئەڵێ کە گەورەی حەواریەکانە پێی ئەڵێ تۆ پطروس لەسەر تۆ لەسەر تاوێری تۆ من کەنیسەکەی خۆم دروست دەکەم ئەم عیبارەتە وای لەهات لە ناو مەسیحەکانە دوایی وای لێهات کە پەتروس مرد وتیان کەوابوو لەو شوێنەی کە پەترۆس مردووە ئەبێ ببە بە کەنیسە ئەمە کەنیسەی سەیدنا عیسایە لێرەوە دەسەڵات کەوتە بەردەستی ئەو پلە ئەو پلە دارانە کەنیسە لەو قسەیەوە تێگەیشتووە کە مەسیحە دەبێت دەسەڵاتێکی دینی بۆ خۆی دروست بکە هەر لەو شوێنەشە ئەو شوێنە بکاتەوە بە کەنیسە ئەو شوێنەش چۆ بڕۆما بوو لەبەرئەوە لەو ڕۆژەوە ڕۆما بووە بە پایتەختی گەورەی مەسیحەکان و بووە بە بنکەی سەرەکی و پێگەی سەرەکی دەسەڵاتی مەسیحێتی بەسەر هەموو جیهانە کەنیسە لەوێەوە حکومەکە نوێنەری مەسیحیش بە نەزەری خۆیان طبعاان کە پاپایە بێگوناحە مەعسوومە بە ناوی خواوە قسەکە لەوێیە طبعاان ئەمە برانی بەڕێزم ئێستا پاپا بەنەدەکت ئێستا کە لە ئیتالیایە کاثۆلیکان تەمان قەنەعاتیان وایە کە 900 میلیۆن ئینسانن لەسەر ئەرزا باوەڕیان بەوە هەیە پاپا بەنەدەکت مەعسوومە گوناحی نییە هەر قسەیەکیش بکە بە ناوی خواوە ئەیکە لەبەرو هەر قسەیەکیش بکە نابێتە ڕاجعی لێ بکە لەبەرو بەلایەنەوە ئەندە شتێکی گەورە گەر پاپا غەڵەتێکیش بکە قسەیەکیش بکە ممکن نییە تەڕاجعی لێ بکە هەروەکو ئەو قسەی کە بەرامبەر بە ئیسلام کردی دوایی لە جیاتی عوزر هێنانە وتی مسلمانان غەڵەت لە من تێگەشتون وەکو یوسف قەرزایی وتی سەرباری جنێوەکەش ئەقڵمان تۆمەتبارەکە بۆی ئێمە خراپ لی تێگەشتوین پاشان نقطەیەکی تر کە مهمە ئەویش ئەوەیە دەسەڵاتێک لێرەوە بۆ ئەم پیاوانە دروست بوو کە ئەم پەیکەرە ئیداریەی کەنیسە کە جار بۆ جار بەرفراوانترە بوو، جار بۆ جار دەرەجاتی تری بۆ دروستە بوو، پەلیە هاویش بەرفراوانترە بوو، قوچەکیش زیاتر سەرەکەوتەوە بۆ سەرەوە، بە ناوی خواشەوە دەسەڵاتەکەی پەیا کرد، ڕۆماشی کردەوە بە پایتەختی خۆی وەکو پایتەختی دینی مەسیحی، وردە وردە وای لێهات کە هەر کەسێک ملکەچی کوێرانەی ئەم دەسەڵاتە نەبێ حتمما حرمانی بەسەرا دێ. ئەمەش بوو کە وای لێ کرد عقوبەیەک دروست ببێ هەر کەسێک کە مناقشە لە شتێکی دینی بکە لە مەسیحەکانە پێڵەن هەرتەقا جا هەرتەقە وشەی هەرتەقا گەر تۆ لە گوگل بنووسی هەرتەقە بڕۆی بە دوایە باس لەوە کاتۆ کە لە سەرتاوە چۆن هاتۆتەوە کە هەر کەسێک بڕیاری کەنیسەی قوبول نەبوو بێ پێیان وتووە مهرتەق یا مهرطق یعنی ئەو کەسەی کە ئەم هەرتەقەی دروست کردووە ئەجا عقوبەکەشی ئەوەیە لەعنەتی لێ ئەبێ محرومە بێ لەوەی کە بچێتە مەلەکوتی خواوە جا ئەوان واڵن طبعاً یعنی ممکن نییە خی گەورە لی خۆش ببێ ئەیتر پێشتر چەند مهم بوو بێ بۆ مەسیحەت چەنی خزمەت کردبێ قەشە بوو بێ یا دێری بردبێ بەڕێوە یا مەسوولێکی زۆر گەورە بوو بێ کە کەوتە بەر لەعنەتی ڕۆماهی پاپا ئەو حرمانەی بەسرە هاات و ناو نرا مهرتق ئیتر دوای ئەوە تەواو محرومە بێ لە هەموو شتێک ئەم دەسەڵاتە گەورێک کە دروست بوو ئیتر وای لێ هاات کە زیاتر پەل بهاوێ زیاتر دەسەڵات دروستکە تۆغیانێکی زۆرتر دروستکە کە ئیتر ئەمە بەڕاستی کە ئیتر هەر بەناوی خواوە حکومەکرا وای لە هاات ئیتر ئەم شوێنەی پترس و ئەم دەسەڵاتی پاپا بەو شێوێ دروست ببێت کە بڵێ تۆ مەسیحی دوای ئەو بەو خەڵکە بڵێتەوە بڵێ ببن بە عەبدی من سەمع و تاعەتان بەس بۆ من بێ نا خی گەورە فەرمێ بۆ ئەو کەسانی کە ئەوانەمان بۆ نردۆ پێمان وتون کە ئەوانە خواویست بن بۆی کە خەڵکی فێری ئەم پەیامە ئەکەن هیدایەتی خوای ڕوونەکەنەوە بۆ ئەو خەڵکە بۆیە خی گەورە فەرمێ ئەیە ئەمڕکم بالکفری بعدە ئید ئەنتم مسلمون قابلە خی پەرۆردگار فەرمانی کوفرتان پێبدا دواوی کە ئێوە مسلمان بوون ممکن نییە چونکە پێغەمبەران گومانی تیانە کە هەمووی بانگەوازی یەک خواناسی و یەک خواپەرستیان بڵاو کردوەوە هەمووی نێرراوی حەقی خی پەروەردگارن هیچ شتێک لە هیچ پێغەمبەرێکەوە کە مەعسومن ئەوە ناگونجێ کە بێ پتروسێک لەوێ بک بە حاکمی مطلق و دەسەڵاتی هەموو خەڵکەکەی بداتە دەستی وواشی لێ بک کە ئەو هەموو تۆغیانە بە ناوی خواوە بە ناوی سیدنا عیساوە بەو شێوەی کە ئەی بیستین و ئەی خوێنینەوە لە تاریخە دروست بکاتەوە ئەمە بەڕاستی وا ئەکا کە یەکێک لە گەورەترین ئینحرافاتێک کە لە مەسیحیەتا دروست بوو پێش هەموو شتێک بریتیە لە ئیکلیرۆس کە پەیکەرێکی ئیداری دەسەڵاتی پلە پلەکراوی مەسیحیەکانە کە بە ناوی خواوە لە کەنیسەوە حکومەکەن و ئەو هەموو خەڵکە بێتاوانە ئەو هەموو شەڕ و پێکچێشانە ئەو هەموو خەڵک کوشتن و مەحروم کردنە کە کرا هەمووی بە سەبەبی ئەو دەسەڵاتە گەورەیەوە بوو کە کەنیسە خشتە خستە ژێر دەستی خۆیەوە دوای وای لێ هات ئەو هەموو عولەمایە ئەسووتێنرا ئەو هەموو جەریمە گەورەیە ئەکرا هەمووی بە ناوی سوڵتەی کەهنووتەوە یعنی بە ناوی سوڵتەی سیدنا مەسیحەوە حربێکی زۆر جەنگێکی زۆر سەدان و دوو سەدان ساڵ طبعا تولیە کێشە و خەڵک سووتاندن یان مەحرومکردنی لە خواردن یان مەحاکمی تەفتیش کە لە فرسەتێکا ان شاءاللە دێینە سەری کە ئێمە گەر بگەڕینەوە سەر ئینجیلەکان هیچیان ئەمانەی تیا نییە سیر ئەوەیە لە ئینجیلی مەتێ سێ ئاەت دوای ئەوە سێ جم لە دوای ئەوە کە پێی وتبێ تۆ کوڕی خوای زیندوی یعنی وە کوڕی سیدنا عیسا بێ سیر ئەوەیە لە سێ دێڕ دوای ئەوە سێ ئاەت دوای ئەوە سەیدنا عیسا بە پتروس ئەڵێ ئیذهب عنی یا شەیطان لێم دوورکەوەرەوە شەیتان لأنك لا تهتم بما لله لكن بما للناس چونکە تۆ بایەخ بەوە نادەی کە بۆ خوایە بایەخ بەوە ئەدەی کە لە بەردەستی خەڵکیە یعنی بۆ ئەوی بۆ خۆتی ڕاکێشی یعنی چۆن ئەشە کەنیسەیەک ئینجیل وای پێ بڵێ، سەیدنا عیسا پێی بڵێ ببن بە خزمەتکاری خەڵکی، مەبن بە دەسەڵاتدار، مەبن بە رؤساء الامم والعظماء یتسلطون علیهم، ئێوە وا مەبن، یا بڵێ تۆ شەیتانی و اهتمام بەوە ئەدەی کە لە بەر دەستی خەڵکیایە بۆی لە بەردەستیانە ڕایکێشی، چۆن ئەشێ ئەم هەموو تۆغیانە بە ناوی مەسیحێتیەوە دروست بێت، چۆن سەیدنا مەسیح کە بە ئەتباعەکانی خۆی فەرمووە احبوا اعداءکم احسنوا الی مبغضیکم، بارکو لاعیونکم وصلو لاجل الذین یسیئون الیکم هەروەکو ئینجیلی لۆقا لە شەش بیست و هەشت دا ئەڵێ ئێوە لەگەڵ دوژمنی خۆشتانا باش بن خۆشتان بوێن دوعا بکەن حتا بۆ ئەو کەسانێک کە خراپەکارە بن بەرامبەرتان چۆن ئەم تعلیماتە لەگەڵ ئەوە ئەگونجە کە دوایی کەنیسە بەو شێوەیە دروستی کرد ئەمە یەکێکە لە گەورەترین گۆڕانکاری کە لە مەسیحێتا دروست بوو و ئەو دەسەڵاتە گەورە بەرفراوانەی دروست کرد کە ئیتر ڕووتانەوەیەکی خەڵکی زۆری بەسەرا دێت تەبان دوای ئینشاءاللە لە حەلەقاتی تر دێینە سەری کە چ دەسەڵاتێکە چ چەوسانەوەیەکە چ ڕووتانەوەیەکە هەمووی بەناوی دین ئەجا سکوکل غفران فرۆشتنی بەهشت تۆ بە وەرگتن یا وەرنەگرتن ئەم دەسەڵاتە زۆرەیە کە دروست بووە بە ناوی خورافاتێکەوە دروست بووە لە سەرچاوێکی دید و تێڕوانینێکی لێڵ و تێکەڵ و پێکەڵەوە ساغ نەبەوە لە تاریخەوە دروست بووە ئەمە بەڕاستی هەروەکو چۆن خەڵکێک بە ناوی کاوەی ئاسنگەر و زوحاک و میدیا و کەی خسرە و ئەوێ دەسەڵاتێ دروستکە لە دوورەوە لەسەر شتێکی مەجهول قەداسەتێکی پێ ببەخشێ ئەو کاتە ئەوی ژوا بوو ئەو قەداسەتەی کە لەسەر مەسیحەتی دروست بوو بە ناوی مەسیحەتیەوە هەر وەکو ئەو قەداسەتەوایە کە لەسەر میدیا و کەیخوسرەو و شتێکی زۆر دوور و کۆنی تاریخی کە ساغ نابێتەوە دروست دەکرێ بە هەمان شێوە ئەبینین ئەوان هاتن لەسەر مەسیحێتەکە ئەم دەسەڵاتیان دروست کرد و خەڵکەکەش لەمە بێزار بوو خەڵکەکە لەمە ڕاپەڕی دژی ئەم دەسەڵاتەی کەنیسە ملی بادا و هەستا و ڕشۆڕشی کردو بۆ ئەوەی بیان خاتە کەنارەوە یەکێکی تر لەو نوقتە داهێنراوانەی لە مەسیحێتا داهێنراو لە ئیسلامە جێی نابێتەوە کاریگەری نەبوو هەتاکو زەمینە خۆشکا بۆ دروستبوونی بزاوێکی عەلەمانی بریتە لە ڕۆهبانیەت خەڵوەکێشی هەبوونی ئینسان لەسەر ئەرزا بە پێی تعلیماتی خی پەروەردگار کە ئەم ئینسانەی دروست کردو و زەویشی بۆ دروست کردووەگە فەرمێوە ئەرضەوە ضعها للئەنام زەمینی بۆ ئەم خەڵکە فراهەم هێناوە دەستەبەر کردووە ئەم خەڵکەش هەمووی مەخلوقی خوای گەورن خی گەورە دروستی کردوون بۆ ئەوەی جێنشینی ئەو بن لەسەر زەوی و ئاوادانی کەنەوە هەرچی خێر و خێراتێک کە لەسەر زەوی هەیە و لەژێر زەوی هەیە دەری بێنن بۆ بەختەوەرکردنی ئەم ئینسانانە پەیامی خوایی وایە لەگەڵ پێغمبەران کە هاتووە سەلامی خۆیان لێبێ کە خۆیان پاڵفتەکراون نمونەیەکی ئەم ئینسانیەتیان خەڵک چاو لەمان بکە وەکو ئەوان ژیان بباتە سەر لەبەرەوە ئەمە کە لە ئیسلامە پێوترێ سیستمی خلافەت لەسەر زەوی شتێکە و ئەوەی کە مەسیحیەت شتێکی تری دروست کردووە زۆر شتێکی دوورە لە تەوجیهاتی دینیەوە خی گەوران پێغمبەرە نازدارە سید ناعیسا و پێغمبەرانی تری بۆ ئەوە نردۆ بۆ ئەوی نمونەیەکی زیندوو بن لە بەرچاوی خەڵکی تاکو بانگەوازەکەشیان بەرەو ئەوە بڕوا کە ئا ئەم نمونێ ئەشێ لە ناو کۆمەلگەکەتانە پێک بهێنرێ ئەشێ عقیدە و عیباەت و شەریعەتەکە ئەشێت تەزکیەی نەفس و ئوممەتەکەتان لەگەڵ دەسەڵاتی سیاسی و ئەو کۆمەڵگە لەسەر ئەو خاکەیە دروست بکرێت لەسەر ئەو وڵاتە بەم شێوەیە ئاسوودەی ئینسانەکانی تیاابێ گەشەی ڕۆحیانی تیاابێ ئاسوودەی دەرونیانی تیاابێ هەروەها چێژی جەستەیانی تیاابێ کە ئەم لە زەتانە هەمویان ببین بەڵام تەماشاکەین زۆر بەداخەوە دوایی لەو دوو حاڵەتەی کە لە مەسیحەتا دروست بوو لە کاردانەوەیە ڕۆحبانیەتێک دروست بوو چل ڕۆژ دوورە خەڵوە کێشانێکی ئاوایە چل ڕۆژە ساڵە ئەمە لە مەسیحێتەوە تەبەن هاتووە بۆ ناو ئیسلام وەکو ئێستا ئینشاڵە باسی یەکەمەوە لەو سەردەمەشا وای لێ هاتبوو خەڵکی وردە وردە بۆ ئەوەی بگا بە مەلەکوتی خوا بۆ ئەوی بگا بەوەی کە سید ناعیسا ئەیڵێ بۆ ئەوی بگا بەوەی کە کەنیسە تەرویجی پێئەدا کە گەیشتن بە سید ناعیسا بریتە لە خۆپاڵفتەکردن ئەمەدا مەزرا ئەم ڕۆحبانیەتە کە خی گەورە فەرمێ وە ڕۆحبانیە تەنیبتەداعوها ما کەتەبناها عليهلەیهم ڕۆبانەتێکی دامەزراند کە ئێمە لە سەرمان نەنووسی بوون ئەمە تەوان خی پەرۆدگار کە زەمیانەکە لەسەر ئەوە چونکە ئەوان بۆ خۆیان دایان مەزراند بوو بەمەش ئیسیفادیان لەوە کرد کە زۆرتر خەڵکیان ڕاکێشە ئەم ڕۆبانێتە بریتی بوو لەوەی کە خەڵکێک بڕوا گۆشەگیر ببێ سەبەبی دروستبوونی ڕهبانیەتەکە ضرورە چەند ئشارەتێکی پێ بدەم چونکە لە ئیسلامە بەو شێوەیە نەبوو هەتاکو ڕهبانیت دروست ببێ لەلای ئێمە کە لە سۆفیزما دروست بووە لە نەتیجەی نزمبوونەوەی ئاستی دیندارێتیەکەی کە دروست بووە نەک لە بەقوت بوونی ئاستی دیندارێتیەکە چونکە لە ئیسلامە لە سەرتاوە پێغمبەر عليه سەڵات و سلام وکو سید نعیسانە بووە سید نعیسا ڕاکردەی شوێنان بۆ خۆی شاردۆتەوە سید نامحەممەد عليه سەڵات سلام دەوڵەتی لە مدینە دروست کردووە شوێن کەوتەکانی سید نعیسا هەمووی ڕایان کردو هەندێکیان کوژراون سیدنا محمد علیە سەلات وسلام لە مدینە دەسەڵاتی سیاسی دروست کردو و دوای خۆی ئەبوو بەکر و عمر و عثمان و علی و حەسەن و ئەمانە بوون بە خەلیفە و حکمیان کردووە پاشان هەر بەم شریعەتەی خواوە حکم کراوە ساڵی 99 هیجری وەختێکە عمەری کوری عبدعزیزە بێ بە خەلیفە هەر بەم شریعەتە بێ بە خەلیفە و خۆش یەکێکە لە مشتەهیدە گەورەکان کە مەرجعەتی فق و یاسا و هەموو شتێک گەژێڕێتەوە بەردەستی خۆی لەبەرەوە فەرقێکی زۆر جەوهری هەیە لە نێوانی سەیدنا محمد علیە سەڵات وسلام و سەیدنا عیسا لە ڕووی ممارەسەکردنی دینەکە و پیادەکردن و دەستەبەرکردنی ئەو زەمینەی کە دینەکە تایە حاکم بێ لە مەسیحێتا لەبەر ئەوەی پێشتر دید و تێڕوانینێکی عقائیدی هەڵە هەبوو کە بە میرات وەرگیرا بۆ کەوتو بۆ سەر ئەو مەسیحێتە هاتە ناو مەسیحێتەوە بەو سیفەتەی کە گوایە لەبەروی سیدنا ئادەم سەلامی خوای لێبێ لە درەختەکەی خواردووە، لای ئێمە ئەڵێن لە دار سێوەکەی خواردووە، یاڵێن لە گەنمەکەی خواردووە، فەیلەسوفە مەسیحیەکان ئەڵێن لە درەختی مەعریفەی خواردووە. خی گەورەش عقوبەی دا بەوەی کە دەری کرد لە بەهشت، ناردە سەر ئەرز، سەرزەمینی خۆڵاوی، ئەجا جنسی مرۆڤایەتی وای لێهات بە سەبەبی ئەو هەڵەیە، ئەو گوناحە ئەو تاوانە، زەمانێکی زۆر زۆر معانات بچێژێ تا ئەو زەمانەی کە خوا کوڕەکەی خۆی نرد نەعوزوبیرلا کە عیسایە بۆ ئەوەی داوەکە ڕاست کاتەوە و خۆشی بک بە قوربانی خەڵکی ئەو ڕێگایە کە پێوترێت طریق الخلاص لە مەسیحێتا بگرێتە بەر هەتاوەکو وەکو ئینجیلی مەتی ئەڵێ لە شانزە ئاەتی 26 ئەڵێ، من اراد ان یخلص نفسه یهلکها، هەر کەس بیەوێ خۆی ڕزگار کا، با نەفسی خۆی بفەوتێنێ. ئینجیلی لۆقاش لە سورەتی حەفدە ئاەتی بیست و چوار ئەڵێ، من طلب ان یخلص نفسه یهلکها ومن اهلکها. پێویستە ئەو کەسەی کە ئەوێ نەفسی خۆی ڕزگار کا، نەفسی بخاتە ژێرپێی خۆی و بیفەوتێنێ یعنی تەبیعەت و هەوا و هەوەس و حەز و ئارەزوەکانی پێشێل کە هەروەها ئەو کەسەی کە ئەیەوێ نەفس و حەز و ئارەزوەکانی ئەو بجوڵێنێ بۆیە لە مەسیحەتیە ئافرەت ڕەمزی خراپەکاریە ئافرەت وەکو لە سفر تەکوینە هاتووە عهد القدیم شەش کتێبە کە تەوراتە بڵین ئەوان یهودیەکانیش لەسەرین هەروە مەسیحەکانی چێک لەوانە پێوترە سفرت تەکوین سفر یعنی کتێب لە سفر تەکوینە هاتووە کە ئافرەت سەبەبێ بوو بۆ ئەوەی کە پیاوەکەی ئیغرا کرد بڕوا لە درەختەکە بخوا یعنی حەوا ئادەمی تەشجیع کرد کە بڕوا لەو لەوە بخوا بۆیە ئافرەت سەرچاوی خراپەکاری و تاوان و سەرپێچی کردنە بۆیە خەڵاسیش بەوە دەست پێەکە ڕزگاربوون و خۆ پاڵفتەکردن لە سەرتاوە بەوە دەست پێەکە کە یەکەم شت کە ئینسان لە خۆیان ئەمرێنێ غەریزە جنسیەکەی بێ، ئارەزووەکانی لەشی خۆی بێ، بەتایبەتی ئارەزووی جنسی، بۆیە ئیتر وای لێهات ئەمانە لەجیاتی ئەوەی کە لەناو مجتەمەعەکە بمێننەوە بە باشتریان زانی کە بڕۆن خەڵوە بکێشن وەکو چۆن ئێستا هەندێ مسلمانی خۆمان لەو واقعی پارتی وێچێتی دروستیان کردو ئەلمانێتێکی پڕهەیلەمان و قوت و جەبەڕوت و گەندەڵی و دزی و مخابرات و سجن و تعزیبدان و سفور و خمور و هەرچی خراپەکاری هەلێ هەیە کە لەوێ مسلمانە کە دەرەقەتی ئەو واقع نایە بە فکر مواجهەی بکە پشو درێژانە هەوڵ بدا گۆڕانکاری تیا دروست بکە لە تاوە خۆی گۆشەگیرەکە کە خۆی گۆشەگیرەکە کەوتە عیباەتکردنەوەکە کە نفسی خۆم پێ بپارێزرێ کافیە لەو سەردەمەشە ئەمە خۆی ئەمە جۆرەکە لە ڕاکردن ئەو سەردەمەش وا بوو ئەو سەردەمەش کابراوی کاکەم هەموو گۆڕانکاریە بە چیە کرێب ئەگەر من بمەوێ بگەڕم بگەم بە مەلەکوتی سید ناعیسا پێویستە خۆم پاڵفتەکەم کەوابوو پێش هەموو شتەجارەبا لە ژن دوورکەومەوە ئەجا کە لە ژن دوورەکەوتەوە لە کۆمەلگەکە تەمان بە حکومیەوە بێ دوورکەوێتەوە ئەمە یەکەمین نقطەیەکە کەوای کرد دێر دروست ببێ ئەو دێرانە شوێنی خەڵوەکێشانن شوێنی عیباەتن خۆشیانە خەساند یان بۆ ئەوەی هیچ لەزەتێکیان نەمێنێ ئەوەش هەمووی کاریگەری تەمان ئەو مەسیحێتەیە لەو سەردەمانەیە بە تایبەتی لە فترەی 200 ساڵی دوایی ئیسعمارە کە هاتووە بە وڵاتی مسلمان نقطەیەکی ترکەوای کرد ئەم دێرانە دروست ببن و ئەم ڕاهیبێتیە دروست بێ و خەڵوە چێشان دروست ببێ ئەوە بوو کە کاردانەوەیەکی ئەو باڵ ئەو دنیاویستی مەسیحە یەکێکی کە لەوەی کە بوو بەهۆی ئەوەی دروست ببێ خەڵوە کێشان دروست ببێ بریتی بوو لە کاردانەوەی ئەو دنیا ویستیەی جوولەکەکان کە باڵیان بەسەرا کێشا بوو کە دنیایان لە باوەش گرتبوو ژیانێکی مادی زۆر ئەژیان و تێکەڵ بە لەزەتی ئەبی قۆری بوو بوون هەروکوهی ڕۆمانەکان کە پێشتر باسم کردن هەبوو بەڵام خی پەروەردگار کە سەیدنا مەسیحی وەکو عەبدی خۆی، وەکو نێرراوی خۆی لەناویانا هەڵبژارد بۆ ئەوە بوو کە لەم لەزەتانە کەمکەنەوە، ڕووبکەنە قیامەتیش، تەوازونێک دروستبکەن لەنێوانی ماددی و ڕۆحی، قیامەت و دونیا، هەروەکو کە ئیسلام هەیەتی، چونکە جوولەکەکان زۆر دونیاویست بوون، زۆر پارەپەرست بوون، زۆر داوێن پیسیان بڵاوەکردەوە، هەر مەشهورن، ئێستاش هەر مەشهورە، شەبەکاتی دەعارە زۆرتر هەر جوولەکەی با بەڕێوە، و ئەفلام و هەروەها ئەو جۆرە شتانەی تر کە ئەیبەن بەرڕێوە دائیما ئینجا ئیهتیماماتیان لەو سەردەمەیە زۆرتر دابوو بەوەی کە کۆمەڵگەکە داوێن پیس بوو بوو خراپەکاری زۆرتر تیا بوو بۆیە سیدنا مەسیح هات دایمە نەسیحەتیە کردنەوە باسی ئاخرەتی بۆ کردن باسی خۆپاڵفتەکردن و دوورکەوتنەوە لەم هەموو شتانەی بۆ کردن ئەوەی کە ئیمانی هەنابوو بە سیدنا مەسیح و لەگەڵی کەوت بۆ ڕێ پاشان کە سەیریان کرد تەنانەت ئەفەرمێ وەلا ثەوبەینی وەلا ئەحذیەتەن وەلا عەسا تەنانەت پێڵاو جل و بەرگ شتتان هەر پێنەبێ یعنی لە مڵکی دنیای ئەوەندە دوورکەونەوە کە تعلقتان بە دنیاوە نەبێت تەمەەمە تەسیری هەیە لە کاتی سیدنا عیسایە وەختەکە لە دوایتر دوای دروستە بێ کەنیسە کردی بە مادەیەک بۆ فەقیرکردنی خەڵکێکی تر خەڵکی تروای لێهات کەوتە جۆرێک لە خەڵوەچەشان زۆر دوور لە تەعلیماتی سیدنا عیسا نقطەیەکی تر کەوای کرد دێرەکان دروست ببن تێکەڵبوونی ئەو هەموو فەلسەفە و ئەو هەموو عادات و تەقالیدەی کە لەو سەردەمانەیە هەبوو پێش سیدنا مەسیح ئەوەش کە هەمووی وای کردبوو کە زیاتر بێزار ببن لەو ژیانێک کە هەیانە بۆ ئەوی ڕووبکەنە فەلسفەیە کە وەکو ئەڵێ ماوەڕە ئەلمادە بێ کە ئیتر وەکو فەلسەفەی ڕیواقی هەر وەکو وتمان لە میسڕا زۆر بایەخی هەبوو لە شاما زیاتر دەرکەوت ئنجا دوایی وردە وردە وای لێ هات کە محاولەی ئەوە بکات تەقەشوفێک لە ژیانیا بکە ژیانێکی زۆر فەقیرانە بژی جەستەی زیاتر بچەوسێنێتەوە ئەمەش لە هەروکو ئشارەتم پێدا لە بوداییە هەیە لە براهمەیە هەیە هاتە ناو ئیسلام و سۆفیزم لە فەلسەفاتی پێشووترا تەوان لە وەثەنیەکانی پێشووترا هەر هەبوو ئەمە کاریگەریشی دیسان لەسەر مەسیحەکان بەو شێوێ دروست کرد وە لە زەمەنێکی زۆر زووە هاتە ناو مەسیحیەتیەوە و کە ئیتر وای لێکرد ئەوانیش بەو شێوە ئیهتیمام بە خۆ گۆشەگیرکردن و دوورکەوتنەوە لە ناو خەڵکی و دوورکەوتنەوە لە ئافرەت بە تایبەتی حتا ئەو کەسانەی کە ئەچوونە دێرەکانەوە ئەوەی ژنی هەبوایە تەڵاقی ئەدا جیا ئەبۆ لێ و یای بە یەکجاری وازی لێ ئەنا و دوورەکەوتەوە ئەمەش دیسان سەبەبێکی ترە بۆ دروستبوونی دێرەکان یعنی دێرەکان هەروە بە ئاسانی دروست نەبوون یەکێک لەوانە ئەوەیە کە خۆی پاڵفتەکە و بڕوا بە دوای ئەو عقیدەی خەتیئەیە کە باسم کرد کە سیدنا عیسا بۆ ئەوە هاتوێتە سەر ئەرز بۆی کە غەڵەتەکەی سیدنا ئادەم ڕاست کاتەوە نەعوزبیلا هەروەها وەکو کاردانەوەیەکی ئەو دنیاویستی کە جوولەکەکان دروستیان کردبوو هەروە تێکەڵبوونی ئەو هەموو فەلسفەی کە لەو سەردەمانەیە هەبوو وەکو هی فەلسفەی ئەبی قۆری بەرامبەر بە فەلسفەی ڕیواقی کە ئەویان احتیمامی بە ڕۆح و تەسفیەی لەش و سۆفیزمێکەدا ئەمیتریان بە عەکسەوە بەرەڵاییەک وەکو وەکو فەلسەفەی سارتەر و وجودیەت وابوو لەو سەردەمەیە کە هەبوو خاڵێکی تر لەوەی کە ئەوەی دروست کرد بریتی بوو لە بارودۆخی کۆمەڵایەتی ئەو کۆمەڵگە ڕۆمانی کە لەو سەردەمەیە هەبوو کە هەمووی چینایەتی بوو زۆر ستەم کارانە بوون چینێک لەسەری سەرەوە بوون و ئەفرادێکی کەم بەڵام دەوڵەمەند و خاوەن دەسەڵات پیاو ماقۆڵ و لە لەزەتی ژیانە ئەژیان. کۆمەڵێکی تری زۆریش لە چەوسانەوە لە تەبقاتی خوارێ ئەژیان بە تایبەتی لە مستعمەرەکانیانە لە ڕۆژهڵاتە لە شامە لە میسرا لەو شوێنانە لە معاناتێکی زۆرە ئەژیان و ئەبواە ئەوەی پێش یەکەن بیدەن بە زەریبە هەمووی بڕاتەوە بۆ ڕۆمان ئەوەش دیسان وای کرد کە خەڵک ڕوب نەکاتە سەربازی ئەو کاتە تەمان و کەسەی ئەبواە سەربازی بکە بەڵام ئەگەر ببواە بە ڕاهب سەربازی لە کۆڵە کەوت. کەوابوو یەکێک لەوەی کە خەڵک نەبێ بە سەرباز ببێ بە ڕاهب وەکو چۆن لای خۆمان کابرا بۆی نەبێ بە سەربازی عێراق بیبن بۆ شەڕی عێراق وێرانە بوو بە جاش ئەمیش لێرە بۆی نەبێ بە سەربازی ڕۆمانەکان ئەبوو بە ڕاهب لەگەڵەوەیە کە نابرێ بۆ سەربازی خزمەتی ژەکرا چونکە ئەو ئەچووە شوێنێکەوە کەنیسە خزمەتیە کرد جلوبەرجی ئەدایە یان خواردنی ئەدایە چونکە ئەو کاتە ئەوانیش وەکو دەستوری ئەو قافی لای ئێمە تەمان ئەو قافی ئێمەش وەکو وەزارەتی ئەو قاف لە وەزارەتی سێەمی ناپلیۆن بۆ ناپارتەوە هات و حکوومەتتی سێهەمی ئەوان کە هاتە وڵاتی ئێمە ئەو قاف وەزارەتێکی هەبێ و خەڵک هەرچی شتێکی هەیە بێتەوە بەردەستی حکومت. لەو سەردەمەشال ئەوان خێرەومەندەکانیان پارانەدا بە کەنیسە بۆی کەنیسە بیداتەوە بەو کەسانێک کە ڕاهیبن و لە دێرەکانە خەریکی خواپەرستین بەو شێوە ئەوانیش خزمەتە کرانەوە سیستمی ئەم ڕاهیبێتیە سیستمی ئەم ڕەهبەنەیە کە یەکێکە لە قرسترین کارکە لە ناو مەسیحەتەکە هەیە و لە ئیسلامەتیان نەبووە چونکە سەردەمانی عباسی سەردەمانێکی تەتەورێکی گەورەی علمە چونکە لە ئیسلامە وانە بوو پیاوی دینی دروست ببێ ئەو خەڵکەش بەو شێوێ بچەوسێنێت و یەکێکی وەکو ئیمامی ڕازی ڕحمەتی خوای لێ بە مفەسیرێکی گەورە سی جزء قورآانی تەفسیر کردو بە سی جزء کتێب سی کتێبە ئێستا بەڵام لە هەمان کاتە سەیرەکەن کیمیاگەریە زانایەکی گەورەیە ئەو لەو لاوە زانایەکی وەکو کۆپەرنیکۆسە سووتێنرا ئەم خۆی زانایە و تەفسیری قورآانی کردووە یا فەیلەسوفێکە ئتیهامەکرا بە هەرتەقا بەڵام لای ئێمە فەیلەسوفێکە غەزالی ئبن ڕۆشت ئبن سینا خۆشی فەیلەسوفە وە لە هەمان کاتیشە تەزکی و تربێتەکەشی وەکو حیا علومدینەکە خستۆتە پێش چاو یان کتێبی ئەلوەسیتی کە لە فقی شافعە کردو کە شش مجللە دەێسە چاپ کراوە خستۆتە بەردەست تەماشاکەی فەرقەکە زۆر جەوهریە لە نێوانی ئیسلام و مەسیحەتە ئەو زمینەی کە لەوێ دروست بوو بۆ ئەوەی ئەلەمانیت و کوڕە دلفعلێک بێتە پێشەوە دروست بێت لە وڵاتی مسلمانانە بە هیچ شتێک نەبووە ئەجا ئەو ڕهبانەتەی کە لەوێ بووە ئەو گۆشەگیریە ئەو خەڵوت کێشانە شتێکی زۆر قورس بووە پێش هەموو شتێک ئەبێ کابرا عازب بێ ژن و ماڵی نەبێ ئەوەی هەیەی وازی لێبێنێ چونکە سید ناعیسا ژنی نەبووە کەوابوو ئەم پێش هەموو شتێک مادامە بێ بە ڕاهب پێویستە ژن واز لێبێن ژنی ژنەهێنێ ئەنج قسەیەکی زۆر سیر هەیە لە ئینجیلی مەتێە هەیە لە نۆزدە ئاەتی سیازدە هەمی ئینجیلی مەتێ قسەیەک ئەڵێ بۆ سیدنا عیسا سەلامی خوای لێبێ ئەمە طبعا شتێکە مخالیفی فترەی ئینسانە چونکە خۆخەساندن طبعا بە ئوسلوبێکی زۆر سیر یعنی هەبووە عیب نەبێت دوو لە ڕووی جەماعات بڵین گونی خراوەتە بینی دوو بەردەوە و گوشراوە هەتاکو و تەقێنراوە ئەمە پێویتراوە خەساندن بۆی تر علاساس ڕغبەتی جنسی نامێنێ یعنی گوایە لێرا سید نعیسا فەرموویەتی خۆتان بخەسێنن بۆی بگەن بە مەلەکوتی خی گەورە چونکە مە قسەیەک نیە لە سید نعیسا بووەشێتەوە ئەو هەموو خەڵکە گەر جنسی نەمێنێ دوای وەکو ئەو هەموو دێرەی واز دروست ببێ هەر هەموو پیاوان ڕووبکەنە دێرەکان و لەو لاشۆ ژنانیش ڕووبکەنە دێرێکی تر و شوونەکەن بڵێن هەتا شوەکەین بە سید ناعیسا ئێمە چی زڕێتێ دروستە بێ لە دوای هەفتا ساڵ ئەم خەڵکە کە ئەمرێ چێ دێتە شوێنی کە زاوزەیان نەکردووە کە هەمویان خەسێنراون کە ئەوی تریش لەو لاوە ئەمە تەوان دەرگایەک بوو بۆ ئەوش کە فەسادێکی زۆر دوایی تر دروست بوو چونکە لەگەڵ فیترەتی ئینسانە ناگونجێ چونکە شتێک نییە خی گەورە نێرومەی دروست کردو ئەم حەز و ئارەزوێ بەرامبەر بە یەکتر دروست کردوون خەڵک وازی لێبێنێ و خۆی بپوچێنێتەوە لە کاتێکا کە پێغمەر عليه سڵات وسلام تەشجیعی ژنهێنانی کردوێکێکی وەکو ئبن عباسە فەرمی ئەگەر بزانم یەک شەوم ماوە لە دنیاە ژن دێنم ناهێڵم بە ئازەبی بمێنمەوە ئەمە فەرقی زۆرە لە نێوانی مەسیحەتی و لە نێوانی ئیسلامە پاشان سەیرەکەن ئەو تعلیماتە قورسەی کە داویانە دەربارەی ئافرەت ئەو پیاوە دینیە کەوتم ناوی خۆی ناوناوە ناسر دین لە کتێبەکەیە ئەگێڕێتەوە ئەڵێ سان بۆ فانتۆر کە یەکێکە لە گەورە پیاوانی کەنیسەی ئەو سەردەمە عیبارەتێکی هەیە کە ئەو نەقلێکا لە کتێبەکەی ئەڵێ ئەگەر ئافرەتێکتان بینی وا نەزانن ئەمە ئینسانێکە مرۆڤێکە واش نەزانن ئەمە گیان لەبەرێکی متەوەحیشە بەڵکو وابزانن ئەمە هەر خودی شەیتانە و بینیوتانە و کە قسەشی بۆ کردن وابزانن کە فیکەی مارە دێتە گوێچکەتانەوە بەم شێوەیە تەماشای ئافرەتیان کردووە لەبەر ئەوە باشترین شت بەلایەنەوە ئەوە بووە کە خۆیان دوور بگرن لە ژن هێنان نقطەیەکی تر دوایی کەنیسە بۆیانە فەلسەفێنێ ئەم مەحرومبوونیان بۆ ئە فەلسەفێنە پێیانەڵێ کەنیسە بۆیە بڕیاری داوە کە ڕاهیب ئەبێ ئەعزەب بێ بۆ ئەوی مناڵی نەبێ تەعەلوق و خۆشەویستی زۆر لەگەڵ ئەوانە هەبێ وردە وردە خزمەتی خوای بیرچێتەوە لە هەمان کاتە بۆ ئەوەی زڕیەتێکی نەبێ ڕاهیبێتیەکەی بە میراتی بگەێنێتەوە بۆ وەکو دەسەڵاتێ نەقلیکا بۆ ئەو وەکو کە مەلەکی نەقلە بێ لە یەکێکەوە بۆ کوڕەکانی خۆی ئەمەش تەعاان بەڕاستی دیارە کە کاریگەریەکی زۆر گەورەی کرد لەوەش کە خەڵکی ئەو تەمەڕودەی کە لە کەنیسە کرد بە جارەگە بینین کەوتە ئەو داوێن پیسیەی کە ئێستا هەموومان لە وڵاتانی ڕۆژئاوا ئەزانین چەند کاریگەرە لەسەر ژیانیان یەکێکی تر دیسان لە تعلیماتی ڕاهیبیەکە ئەوە بوو ئەبێ بە تەواوی لە دنیا دابڕێ لەزەتی هەموو دنیا بخاتە ئەو لاوە هەموو لەزەت و چێژێکی دنیایی و حساب کە کە حیوانیە هیچ ئومێدێکی بە ژیان نەبێکەوە ڕۆژە لە ڕژان دەستی لە لە پلەیەکی ژیان بۆ ژیان دەستی لە گیرە بێ ڕازی بێ بەو ڕستقە کەمەی کە ئەکەوێتە بەردەستی بایەخ زۆر بە داواکاریەکانی لەشی نەدا حتا ئەوانەی کە زەرورین وەکو جلوبەرگ و پاک و خاوێنی ئەم مەسیحێتە لادەرە خراپەکارە ئەبینین کاریگەری چەند لەسەر ئەم پیاوە دینیانە هەیە لەسەر کۆمەلگەکە دە ئەوەندەی زیاتر هەیە کتێبێک هەیە بە ناوی المشکل الأخلاقیە والفلاسفە طبعا دیارە باسی ئەوەکە کە لەو دێرانەیە چ فەسادە دوایی دروست دەبوو چونکە کابرا ممکن نییە هەر ئەوەندە ذاتی خۆی بگرێ و ساڵێک نییە و دوو نییە و سێ نیە دوایی طبعا کێشەی لەسەر دروست دەبێتەوە ئینسانەکانیش هەمویان وەکو یەک نین هەروەکو چۆن ئێستا ئێمە مسلمانان خۆ هەموویمان لە دینداریە وەکو یەک نین ئەوانش بە تەکیید وەکو هەموو سنفێکی تری بەشەری یەکێ حەزی لە جلوبەرگە لە دەوڵەمەنیە لە دەرکەوتنە لە جنسە لە خواردنە لە ئەم جۆرەشتانە حەزی خەڵکی جیاوازە بەڵام ئەوان هەروایان لە خەڵکەکەی خۆیانە گەیاند کە گەورەی ئەوەیە کە زاڵبی بەسەر حەزی خۆتە هەتا وای لێهات ئەم دێرانە پڕ بوونەوە لە پیاو لەو تەرەفیشەوە ژنانی تریش دێری تریان هەبوو پڕبوو بوونەوە لە پیاوجا ئەو پیاوە قسەیەکی موهیمی هەیە ئۆغسطین ڕاهیبێکی گەورەی مەسیحیە قسەیەکی هەیە ئەو کتێبە نەقلیەکە المشکلە الأخلاقیە والفلاسفە ئەڵێ باشە ئەگەر ئەمە شتێکی زۆر گەورەی بێ بەسەر جەستەی خۆ تا زاڵ بی حەزەکانت هەمووی بخەیتە ئەو لاوە لەم لاوە یەک ڕیز دێر هەیە کە پیاوەی بابڕێەوە هەر دێرەی یەک ئینسانی تای خوا پرستێ لەو بەریشیانەوە لە شاخێکی تر یەک کۆمەڵ ئافرەت هەیە لەوێ هەریەکە لە دێرەکایە خوا ئەپرستن باشە چی لە نەوعی ئینسانی دێ یعنی دوای فترەیەکی کە زڕێتی بەشەر چی لێ دێ ئەگەر وابێ تەمەن بێگومانە فەوتێ لەبەرەوە مەرجی دووهەمیش زۆر قرس بوو لەسەر خەڵکی کە بریتی بوو لەوەی کە واز لە دنیا بێنە مەرجی سێهەمی ڕاهی بێتە کە بریتی بوو لەوەی عیباەتێکی بەردەوام بکە ئەمە تەمان زۆر بەداخەوە حتا بازە لە دەروێشی لای خۆشمان کە زۆر کردوێتی فەخری پێوەکە کە ڕاضەی زۆر کرد جوانش پێڵەن ڕاضەی ڕۆحی ئیتر خۆی زۆر مەحروم کردو ئەوەش تەمان لەوێەوە هاتووە ژیانی ڕاهیبێتی ئەوەی فەرزە کرد کە ئەوان پێڵەن ئەب یعنی ئەو باوکەی کە سەرپەرشتی کردووە ئەو قەشەی کە سەرپەرشتی ئەو کۆمەڵە ڕاهیبانەی کردووە ئەو سیستمەکەی بۆ داناون تعلیماتی بۆ داناون وای لێ کردوون کە هەمویان ئەبێ بەو شێوەیە بەس جۆ لەو بگرن تعلیماتی ئەویش تەنفیز بکەن باشیان نییە مخالەفەی بکەن ئەبێ نوێژ ئەوەندە بکەن هەتا توانایان لێ ئەبڕێ ئەوەندە بە ڕۆژوو بن تا ئەکەون ئەوەندە ئینجیل بخوێنن یا تەرانیمی پێڵن ئەوەندە ئەو تەرانیمانەی خوان و عیباەتەکان وردەکان باڵین بخوێنن هەتا ماندووە بن ئەبێ وایان لێبێ شەو کە چوونە سەر جێگا هەر بەوەندەی بگەنە سەر جێگاکە خەویان لێ بکەوێت یعنی وەکو یەکێک دار ببڕێ لە بەیانەوە هەتا ئێوارە کرێکاری بکە کانە خەڵوزە لە شوێنەکە ئیشکە ئەمیژە بە بەو شێوەیە عیباەتەکانی بکە هەتا ئەگاتە ڕادەیەکی وە جاو تەمانی چەکەیە قدیسێکی گەورە ناوی کۆڵمبانە فەڕەنسیە باس لەو دێرانەکە کە کاتی خۆی لە شاخەکانی فۆگ لە فەڕەنسا هەبوو کە چۆن لێ ئەو تعلیماتە قورسانیان بەوانە داوە و هەمووی لەو شاخانە ئەو ڕاضانیان کردووە و ڕاضی تەعاان جستەینا ڕاضی ڕۆحی علاساس هەتا وای لێ هاتووە ئەڵێ کاتێک کە ڕێگای قەشەکە درا و توانە بڕۆ بخەوە بە ڕێگایەوە تا گەیشتۆتە شوێنی پێخەفەکەی خەوی لێ کەوتو ئەوەندە ماندوو بووە بە ڕۆژ ئەجا عقوباتەکان کە زۆر توندوتیش بووە لە سەریان عقوبەکان بەم شێوەیە ئەگەر کاتێک تەرنیمە ئەخوێنێ یعنی نەشیدە دینیەکە ئەخوێن ئەگەر وتی ئاوایەکی کرکۆکەیەکی بەسیتی کرد شەش جەلدە ئەخوا ئەگەر نینۆچێکی نەکردبوو بڵێن خۆی وا ڕێک و پێک کردو بەڵام شتێکی ئاوا لە نینۆکییا دەرکەوت دە جەلدە ئەخوا ئەگەر لە کاتی نوێشکردن و عیباەتەکانیان پێکەنی یان دانی دەرکەوت وەکو پێکەنین دوانزە جەلدە ئەخوا ئەگەر لە کاتی نان خواردنە بیری چوو ناوی خوا بێنێ دوانزە دارەخوا ئەگەر لە نوێش دواکەوت پەنج جەلدە ئەخوا قامچی ئەگەر شەڕی بوو لەگەڵ یەکێکە سەد جەلدە ئەخوا ئەگەر قسەی کرد لەگەڵ ئافرەتێکە دو سەد جەلدە ئەخوا ئەیتر بەم شێوێت تەمان ئەم کابرای کۆڵمبان باز لەو هەموو عقوبانەکە کە ئیتر وای لێ ئەکرد کە ئەڵێ شەو و ڕۆژ ئەبواە بە زیکری عیسا بکە شەو و ڕۆژ لەو زیکرانە بێ لەو نوێژانە بێ کە هەتاکو داوە تەمان کتێبێک شارەتم پێدا زۆر جاری تری شارەتی پێدەینەوە لە مەجای فکر و تاریخی ئەوروپایە ناوی قسەت الحەضارەیە مفکرێکی گەورەیە ناوی وێل دەورانتە ئەشکەنجەیەکی شێتانەی خۆی بدە کە ئیتر بەڕاستی زۆر شێتانێ زۆر شتێکی سەیرە یعنی ئەوانەی کە مێژوو نووسن شتی زۆر سیر نەقلەکەن کتێبێک ئێستا مادە خەسیرە العالم بن حتات المسلمین هی شێخی نەدەویە ڕحمەتی خوای لێ بکراوە بە کوردی و لە هەولێر چاپ بووە ئەو زۆر شت نەقلەکاتەوە لە یەکێکەوە ناوی مەکاریۆسە کە ڕاهیبێکە قەشەیەەکە باس لەوەکە کە ئەو قەشەیە شەش مانگ لە زەلکاوێکا بووە هەروکو ئەم ڕاضە نەفسی خۆی کە کردوێتی مێشتێ یاوە هیچ مێشێکی دەرنەکردووە هەیان بووە بە حسابی ئێستای ئێمە زنجیرێکی بە قاچیەوە بەستووە دەچی لۆ بووە شەو و ڕۆژ پێوەی بۆ پێوەی خەوتووە هەیان بووە دوو ئەوەندەی بەخۆیەوە بەستووە دوو زنجیر بە شان و قۆڵی شەهاتۆتە خوارێ هەیان بووە وا تەعزیبی خۆی داوە سێ ساڵ لە بیرێک نەهاتۆتە دەرەوە بەس عیبادەتی کردووە عبدڕاهیبی یۆحەننا ئەڵێ سێ دانە ساڵ کە عیبادەتی کردووە لەسەر قاچێک وەستاوە تاوێرە بەردێکی لە تەنیشت بووە کە زۆر ماندوو بووە سمتی خستۆتە سەر هەرەوەندە تاکو نەکەوێتە عرزەکە و دیسان هەستاوەتەوە ئەمە جگەلەوەی بەعزێک لەو ڕاهیبانە هەر لە شوێنی خۆیانە بە ڕووتی ژیاون هەندێکی تریان بە قژیان ئەوەندە درێژ بۆ تۆ دەموچاویان داپۆشیوە نینۆکیان نەکردووە هەندێکی تر لەگەڵ حیواناتا ژیاوە لە بیرا ژیاوە لە قەبرسانە ژیاون هەندێکی تر بەس جیان خواردووە وەکو حیوان هەندێکی تر خۆی پاک نەکردوەوە چونکە خۆ پاک نەکردنەوەکەیان وا بووەکەوە تعزیبی نەفسی خۆیەدا چەند بێزی لی دێتەوە زیاتری تعزیبداوە بۆی بێزی لێنێتەوە وای لێ هاتووە پاک و خاوێنی بەلایەنەوە تاوان بووە یەکێک قەشەیەک هێ ناوی ئەتینسە هەر لەوە نەدەوی نەقلیەکە باسی ڕاهیبێکی ترەکە کە ناوی ئەنتۆنیە ئەڵێ لە مدەی پ ساڵە تاوانێکی نەکرد کە دەموچاوی خۆی بشوە یعنی پ ساڵ دەموچاوی خۆی نەشتووە ئەڵێ قاچیشی تەڕ نەکردووە بە ئاو قاچی بەر ئاو نەکەوتووە ڕاهیبی ئەسکەندەری کە یەکێکی مەشهوریانە ئەڵێ زۆر بەداخەوە گەیشتوینەتەوە زەمانێک ئەو زەمانەی کە دەم و چاوشتن حەرام بوو کەچیوا ئێستا حەمامە حەمامان بۆ داخرێ جا لەو کتێبی نەدەویە ڕحمەتی خوای لێبێ نموذجی زۆر سیر سیر دێنێتەوە هەروە کوتم کراویشە بە کوردی ئەگەر دەستان کە شتێکی زۆر مهمە نەتیجەی ئەم ڕهبانیەتە چی بوو خەڵچە کە سەیری کرد ئا ئەمەیە دینەکە ئەم دینە کوێی بە کەڵکی ئەوە ماوە کە ئینسانێکی مفکر ئینسانێکی ئاقل لەزەتێ لەم ژیانناکە خێروبێرێکی ئەم سەرزەویە ئەوێ بخوا باشە ئەم هەموو سەوزە و میوەی بۆچی دروست کرا بەڕاستی شتێکی سەیرە ساقێکی تەکسی لە تارانە باسی کرد لێم پرسی وتم باشە ئێوە بۆچی هەر ڕەشەکەن وتی ئاخر ئێمەش هەرەو پرسیاراکەینەوە لە مەلاکانی خۆمان ئەڵین باشە ئەی بۆچی هەر شتی ڕەش جلی ڕەش لەبەر بکرێ ئەی باشە خی گەورە ئەم هەموو سەوز و سوورەی لە کەونا بۆچی دروست کردو ئەم هەموو ڕەنگە ئاڵ و واڵا جوانان غێر بۆ ئەوەیە کە لەزەتیان لێ بکەین ببینین و بپۆشین نەتیجەی ئەمەیە کە تەماشاکەین خەڵکەکە لەو دینە بەو شێوەیە بەدبین بوون خی گەورشکە فەرمای و ڕوهبانیە تەنی بتەداعوها ئەم ئەمە بەڕاستی سەیرەکەین چ تەسیراتێکی گەورەی دروست کرد چ زمینەیەکی دروست کرد کە خەڵک بێزار ببێ لەو تەوەجوهاتە بێزار ببێ لەو شێوە دینەی کە بەو شێوەیە چەسپێنراوە لە کۆمەلگەیەکە لەلایەکەوە پاشایەک ئەو هەموو دەسەڵاتەی هەیە و هەموو زەریبەی لەسەر خەڵکی داناوە لە لایەکی ترەوە پاپایەک و ئەکلیرۆس طبقە بە طبقە هاتۆتە خوارەوە لە لایەکی ترەوە خەڵکە تەشجیع ئەکرێ بۆ ئەوەی کە ئەگەر بتەوێ بچیتە مەلەکوتی خواوە بێ بە فەقیری بژی ئەبێ وا ڕەش و ڕووت بژی ئەو هەموو عەزێتەی خۆت بدەی ئەو هەموو ڕهبانیەتە دروست بکەی ئەمە بە نسبت کەسانی دینداریانەوەیە پیاوانی دینی ئەی ئەو هەموو ڕەش و ڕووتەی تر ئەم خەڵکەی تر کە هەندێکی لەو لاوە ڕێبازی فسق و فجووری گرتووە لەلایەکی تریشەوە ئەمیان خۆی ئاوا لێ کردو خۆی چەسانۆتەوە بەڕاستی ئەمە شتێکی غەریبە کە لە مەسیحەتا بەو شێوەیە دروست بوو ئەمە دوو لە ئینحرافەکانیان بوو کە باسم کرد ئینشاءاللە نقطەکانی تریشی هەر باسەکەین کە چۆن ئەو زمینەیە بەو شێوەیە وای لێ هات کە ئەلمانیت وا لە کاردانەوەیەکی گەورەیە دروست ببێ هەموو شتێکی ئەو دینە بخاتە لاوە و تەنها پیرۆزی کەنیسەکەی بۆ بهێڵێتەوە ئەویش وەکو زەخرەفەیەک دایبنێکە لە سەردەمانێکە عمران بەو شێوێ پێشکەوتووە و بێ ئەوەی هیچ کاریگەریەکی لەسەر ژیانی ئینسانەکان هەبێ ئەمە لە ئیسلامە بە هیچ شێوەیەک ڕووی نەدا ئیسلام لەو ئەو پەڕی قوەتی خۆیان لەو پەڕی نفوزی خۆیان بە قوترین حەزارەتی دروست کرد کە حەزارەتی عباسیە ئەبێ ئێمە سەردەمانی عباسیەکان کە سەردەمی ئیسلامە مقارنە بکەینەوە بەم حەزارەتێک کە ئێستا هەیەی چ لە مافی مرۆڤ چ لە ئازادی چ لە مەسیری میلەتەکان چ لە سنوور بڕین چ لە ئەو هەموو ئاسوودەیەی کە هەبوو لەو ئازادیەی کە خەڵک هەیبوو، بەڕاستی ئەمە جێی خۆیەتی کە ئیسلام ئاوا تەماشا بکرێ نەک وەکو ئەو مەسیحیەتە مونحەریفە کە لە سەدەی چوارەمەوە چووە ئەوروپا بەو شێوە پڕ ئینحیرافە بوو کە ئەمڕۆ دوو خاڵیمان باس کرد کە یەکێکیان بریتی بوو لە چینی ئەکلیرۆس و هەیکەلی ئیداری کەنیسە و هەروەها ئەو خەڵوەت کێشانەی کە بوو بە سیمایەک لە مەسیحیەتە بەو شێوەیە کە خەڵک تەمەڕودی لێ بکا و دوایی ببێ بە زەمینەیەک کە عەلەمانیەتێکی زۆر توندڕەو بەرامبەری بوەستێتەوە و هەمووی بخاتە لاوە خوای گەورە ئێمەش و ئێوەش سەرکەوتوو بکا و خوای گەورە تێمانگەێنە لە دینەکەی زیاتر بەرچاو ڕوونمان کە واقعمان زیاتر پێ بناسێنە شارەزای تاریخی ملەتانیشمان کە هەروەها تاریخی ئیسلامی خۆمان شارەزا بین و دید و تێڕوانینمان بەرامبەر بە ئیسلام ڕاستکەینەوە هەڵوێستمان ڕاستکەین و ڕفتار و ڕەوشتمان ڕاستکەین و بەرامبەر بەم ئیسلامە پاکە